چیرۆکی دەرچوونی کوڕە پاشا لە تاقیکردنەوەی زانستەکاندا. شەهرەزاد وتی دوای چەند ڕۆژێک فەرمانی شاهانە دەرچوو بۆ هەموو زانایان و فەیلەسوفانی مەملەکەت لە ڕۆژێکی دیاریکراودا ئامادەبن کە زانیان و فەیلەسوفان لە بەردەمی کۆشکی شاجلی عاددا ئامادەبوون دەواازیان بۆ واڵا کرد و چوونە ژوورەوە شەماسی سەرۆک وەزیران ئامادەی کۆڕەکە بوو کوڕە پاشای لە ئامێز گرت و ناوچەوانی ماچ کرد گوڵەخانیش کڕنوشی بۆ شەماز برد سەرۆک وەزیران وتی گونجاو نییە بێ چوە شێر کڕنوش بۆ هیچ دڕندێک ببە ڕووناکیش بۆ تاریکی دانام و کێتەوە شازادەژوتی بێ چوە شێریش کە سەرۆک وەزیران ببینێت لەسەرەتی کڕنوشی بۆ بە سەرۆک وەزیران پرسی ئەو جێگیر و ڕاوەستاوە چیە و پێکاتەی چۆنە گوڵەخان لە وەڵام داوتی ئەوە خویە جێگیر و مطلقە یەکەمی پێش دەستپێکردنە دوایینی تاهەتایە پێکاتەی هەردوو دنیاە تا هەتایشی ڕۆژی دواییە شەمماز وتی ڕاستە دوت بەدڵمە ئێستا پێم بڵێ چۆنت زانی دوو گردون هەیە یەکێکیان ئەم دنیاە و ئەوی تریان ئەو دنیاە شازادە وتی چونکە ئەم دنیا کە دروست بوو زیندەوەرێکی تێدا نەبوو بۆیە ناونرا ئەم دنیا بەڵام دواتر کە سەرزەوی ئاوەدان بوو بە گیان لەبەران پێویست بوو لێ پرسیینەوەیان هەبێ بۆیە ئەو دنیاش دروست بوو کەوا بوو ئەو دنیا دنیای پاداشت و سزایە شەماس پرسی نیشتەنیانی کام دنیایان کردەوەکانیان پەسەندترە شازادەوتی ئەوانە کاریان پەسەندترە کە کاری ئەو دنیان لەلا لە پێشترە لە کاری ئەم دنیا ئەم جاپرسی ئەوانە چێن کاری ئەم دنیان لەلا لە پێشترە لە ئەو دنیا شازادەوتی گەر کەسێک لی ڕوون بێ نامرێت و تا دنیا دنیا بێت هەر ئەژی ئەبێت هەر ئەو دنیای پێ بەلاوە لە پێشتر بێ هەر کەسێک بە کەمێ شیرینی ئەم دنیا قایل ببێت و سەرقاڵی بێت و گوێ بە ئەو دنیا نەدات و کاری بۆ نەکە ئەوە تیاچووە و زیان لێکەوت و یەکەمی دنیاە هەر کەسێکیش خۆی سەرقاڵی ئەو کەمە خۆشی و شیرینەی ئەم دنیا نەکرد ئەوە یەکەمین براوەی دنیاە شەماز وت ێوانەی لەبارەی هەردوو دنیاوتت پەسەندمە بەڵام ئەبینم هەر کامێکیان زۆر زاڵ بن بەسەر مرۆڤدا زیانی زۆرە بێ گوڵەخانی شازادە وتی من ئەو دوانە وەکو دوو پاشا ئەیان بینم پاشایەکی دادپەروەر و بەویژدان لەگەڵ پاشایەکی زۆردار و ملهڕ زەویزاری پاشای زۆردار ڕز و باخێکی میوەی بەبەرە ڕێگا بە بازرگانی نادا و پارە و سامانیان ئەبا بۆ خۆی ئەوانی دان بە خۆیان داگرن و ئارامە بن پاشای دادپەروەر و بەویژدان بازرگانێک بە پارێکی زۆر و ئەنێرێ بۆ لای پاشای زۆردار تاکو شتومەکە گران بەهاکانی وڵاتەکەی لێ بکڕێ خەڵکەکە ئەم نوێنەری پاشای دادپەروەرە ئەبەنە بەردەم پاشای زۆردار و پێی ئەڵێن هاتووە زێڕ و زیو و شتە بەنرخەکانی وڵاتەکەت بکڕێ پاشای زۆرداری ژەڵێ من سامان و پارەی بازرگانانی خۆم زەوتەکەم ئێستان بازرگانە نیازێتی باسانی ڕزگار بێ ئەم جاڕوە کاتە بازرگانە بیانیەکەوەڵێ پارە و سامانت بدە بە من هەر ئێستا بازرگان ئەڵێ پاشام ناتوانم چونکە ئەم پارە و سامانە زۆرە پاشای وڵاتەکەم خاوەنیەتی من نوێنەری مەملەکەتەکەی دراوسێتانم پارەی ئەوم هێناوە بازرگانی نوێنەر لە دڵی خۆی داوتی کەوتومە نێوان دوو پاشا و ئەمیان زۆردارە گەڕ ڕازی نەکەم تیاسم و دەست بەسەر سامان و پارەکەی شمداگرێ گەر هەموو پارەکەشی بدەمێ ئەوە پاشای وڵاتی خۆم لە ناو مەبە ئەم جا بە پاشای زۆرداری وت هەندێکی کەم ئەدەم کە خۆم و سامانم تیانەچێت پاشایش قسەکەی پەسەند بوو منیش هەندێ زەوی بە پیتم لەو وڵاتە کڕی ڕۆلی ئێمەش لە هەردوو دنیا هەر بەم شێوەیە شەماس دیسان پرسی پێم بڵێ جەستە و ڕەوان لە ڕۆژی دواییدا لە پاداشت و سزادا چونیەکن یان سزا هەر بۆ ئەوانەیە شوێن ئارەزۆکانی خۆیان کەوتون یان ئەوانەی تاوانەکەن. گوڵەخان وتی ڕێگەکەوێ گوناهکاران پاداشت ئەدرێن چونکە تۆبیان کردووە و نەفسیان گرتۆتەوە لە ئارەزووەکانیان پاداشت و سزایش بەویستی خویە پاکی ڕەوانیش بەنیەتی پاکە بێ هەروەکو ئەو کوێر و بێ قاچەیە کە باخەوانێک بردنە باخەکەی خۆیەوە و ئامۆژگاری کردن کە لەم باخەدا کاری خراپ مەکەن چ بۆ خۆتان و چ بۆ ڕەزەکە کەمیوە و بەری درەختەکان پێگەشتن بێ قاچەکە بە کوێرەکەی وت کوێری نەگبەت تۆکو من میوەکانی ئەم درەختانە و بەری هەریەکەیان نابینی خۆ من زۆرم حەز لیانە بەڵام لاقم نییە بۆیان بچمە سەردار تاکو هەندێک میوە بخۆم دەهستە تۆ قاچ ساغەوە توانی بەدارەکاندا هەڵزنێ و بچیتە سەر بڕۆ هەندێ میۆش بۆ ئێمە بکەرەوە کوێرەوتی کاڵفام ئەوە چوومە سەر دارە بەردارەکەش خۆ من چاوم لێ نییە تاکو و بۆت لێ بکەمەوە مەگەر پیلانێکی بۆ دابنین ئەوان لەم قسانە دابوون چاودێر و ڕاوێژکاری ڕەزەکە کە زانایەکی بەتوانا بوو هاتە بەردەمیان وتی کاکی پشکنەری ڕەز و باخەکە ئێمە حەزمان لەبەری ئەو درەختانێ و کەسمان بۆمان لێ ناکرێتەوە چونکە هەردووکمان ئەبینی ئەوە تا من هەردوو قاچم لە کارکردن وەستاوە ئەوە شاوڕێکەمە کوێرە حەزمان لە میوەیە بەڵکو یارمەتیمان بدەی پشکنەر وتی ئەی ئێوە کاتی خۆی پەیمانتان نەدا بە خاوەن ڕزەکە کە کارێک نەکەن خراپ بکەوێتەوە بەسەر ڕزەکەدا ئەوانی ژووتیان آخر نەفسمان چوەتە سەر میوەکان بیر بکەوە پێمان بڵێ چی بکەین کابرای چاودێری ڕزەکە وتی کە هەر کۆڵ نادەن چارەتان ئەوەیە کوێرەکە بێقاچەکە بکاتە کۆڵی و بیباتە بەر درەختە بەردارەکە ئەویش بەری درەختەکە بڕنێت ئەمجا هەردووکیان قسە و ڕاوێژەکەی کابرایان بەدڵ بوو جێبەجیان کرد هێندەیان میوە لێکردەوە تاکو و باخکەیان خراپ کرد کە خاوەن ڕزەکە پێیزانی لێ پرسینەوە ئەوان ژووتیان بۆ خۆ داگاداری ئێمەیەکێکمان کوێرە ئەوی تریشمان گردەنشینە و هەردوو قاچیشکاوە گوناهی ئێمە چییە؟ خاوەن ڕەزەکە وتی پێتان وایە من نازانم چۆن پیلانتان گێڕاوە بۆ ڕنینی بەری درەختە میوەکان کوێرەکە شەلەکەی کردوتە کۆڵ و ئەویش بە ئارەزووی خۆی میوەی ڕنیوە لەبەرەوە سزاتان ئەدەم بەوەی لە ڕەزەکەتان دەرەکەم کوێرەکەی نمونەی لەشە چونکە هیچ نابینێت بەهۆی نەفسەوە نەبێت حەزەکانی بۆ دەستەبەر ناکرێت نەفسیش نمونەی بێقاچەکەیە جوڵەی بۆ ناکرێ بەهۆی جەستەوە نەبێ ڕەزەکەیش نمونەی کارەکانە بەندەکانی پێ خەڵا دەکرێ پشکنەر و ڕاوێشکارەکەیش ژیری مرۆڤە کە فەرمان بە چاکە ئەدات و لە خراپە دوورخەرەوەیە کەوابوو جەستە و ڕەوان هاوبەشن لە خەڵات و سزادا شەماز و تیڕازەکەیت و پەسەندمە سەرۆگوەزیران پرسی کام زانا لای تۆ پەسەندە شازادەوتی ئەویان بەخوا زانا بوو زانستەکەیشی بەکەڵک برد شەهرەزاد وتی لە کاتێکدا ئەمان سەرقاڵی پرسیار و وەڵام بوون ڕاوچیەک تۆ ڕووداوی نایە و پارچەیە گۆشتی خستە ناو تۆڕەکەەوە داڵێک کە تۆ ڕووداوەکەشی بینی بوو هەر کە پارچە گۆشتەکەی بینی تەماگرتی و حەزی لە گۆشتەکە کرد و تۆ ڕووداوەکەی بیرچووەوە لە ئاسمانەوەدا هاتە و دەنوکی برد بۆ پارچە گۆشتەکە بیبا و بیخوا بوو بە تۆڕەکەوە کە ڕاوچی هاتە سەر تۆ ڕووداوەکەی سەری سوورما لە دڵی خۆی داوتی من تۆڕم نایە بۆ باڵندە لاوازەکان کەچی ئەم داڵی پێوە بووە خۆپێشینان و توانە ئەگەر حەز و ئارەزوو پیاوی ژیر بەرە و کاری خراپ ببە ئەوە بیر لە ئەنجامی کارە خراپەکە یەکاتەوە ئیدی بەسەر حەزەکانی دازاڵە بێت و خۆیەگرێتەوە کەوابوو ژیری مرۆڤ وەکو سوار چاکە سواری ئەسپی حەز و ئارەزوەکانی خۆیە بێ هەر کاتێک نەفسەکەی ژێری لایدا بەلای حەز و ئارەزوەکانیدا ژێری جڵەوەکەی ڕاکێشێت و ئەیگێڕێتەوە بە ویستی خۆی ئەیبا بەڕێوە گەر مرۆڤ ڕسوا بوو خاوەنی بڕیاری خۆی نەبوو کاڵفام بوو حەز و ئارەزۆکانی زاڵە بن بەسەریدا هەرزوو لە ناوەچێت و ڕسواترین مرۆڤە بێ شەماز و تیڕازەکەی قسەکەتم بەدڵە ئەم جاپرسی کەی زانست بەسوو دەبێ شازادەوتی کاتێک باش بەکاربراوە کە بۆ سوودی ڕۆژی دوایی بوو ئەبێت هێندەش بۆ ئەم دنیای خۆی بەکاری بهێنیت کە زاڵ بێ بەسەر ڕووە زیان بەخشەکەیدا دیسان سەرۆک وەزیران پرسی مرۆڤ خۆی بەچیەوە سەرقاڵ بکە باشە گوڵەخان وتی بەکاری چاکەوە شەو ڕۆژێک 24 سعاتە ئەبێت بەشێکی بۆ کارکردن تەرخانکە تاکو بژێوی خۆی دابینکە بەشێکی دی بۆ حەوانەوە تەرخانکە ئیدی ئەوانی دی بۆ فێربوونی زانست و بەدواداچوونی زانست شەماز دیسان پرسی چی ئەڵیت بۆ زانستێک ژیری لەگەڵ نەبێ گوڵەکان وتی وەکو ئەو زانیاریانەی ئاژەڵان وایە کە چۆن کاتی برسیبوونیان و تینوبوونیان ئەزانن شەماز وتی هەرچەند وەڵامەکەت زۆر بە کورتی بوو بەڵام پەسەندمە ئەمجا پرسی پاشا چ مافێکی بەسەر وەزیرەوە هەیە گوڵەخان وتی ئامۆژگاری و ڕێنماییکردن و کارکردن بیر و ڕای دروست لە بوارەکاندا وەزیر نابێ هیچ شتێکی مەملەکەت لە پاشا بشارێتەوە ئەبێت نهێنی پارێزی پاشا بێ خۆی بدزێتەوە لە تووڕەکردنی پاشاکەی ئەم جا شەماس پرسیە بێت هەڵسوکەوتی لەگەڵ پاشادا چۆن بێ گوڵەکان وتی گەر وەزیر بوویت و ویستت خۆت لە بەڵای پاشا بپارێزیت کە ڕووی قسە تێک ئەک زۆر جوان گوێی بۆشل بکە هەر کارێکی لێ داوا کردیت بۆی جێبەجێ بکە با بە هێندەی پلەپایی خۆت بێ زۆر بیۆرانە بەرامبەری قسەمەکە با تۆیش وەکو ئەو ڕاوچێت لێنەیە کە هەموو جارێک نێچیرەکانی دوای کوشتنیان ئەبرد و لەیەک شوێنی دیاریکراودا سەری ئەبڕین و کەوڵیەکردن ئەم جا پێستەکەی ئەبردن بۆ فرۆشتن و لاشەکانی بەجێ ئەهێشت شێرێک بەو شوێنە فێرە بێت و هەموو جارەگەچێتە ئەو شوێنە و لە لاشە کەوڵکراوەکانەخوا تاکو وای لێ هات ڕاوچێکە دەستەمۆی کرد و ترسی لە شێرەکە شکا کار گەیشتە ئەوەی ڕاوچی دەستی بە پشتی شێرەکەدا هێنا و شێرش کلکی بۆ ئەلەقان کە ڕاوچیەکەمانەی لە شێرەکە بینی لە دڵی خۆی داوتی ئەم شێرم ڕام کردووە بووە تەهی خۆم وا باشە سواری کۆڵی بم و وەکو ئاژەڵەکانی دی سەری ببڕم و ئەویش کەوڵ بکەم و پێستەکەی ببمە بازار و بیفرۆشم ڕاوچی ورەی دایە بەر خۆی و پڕکێشی کرد و خۆی هەڵدایە سەر پشتی تاک و سەری ببڕێ شێر تون بوو یەک چەپۆکی بۆ داهێنایە ورگ و ڕیخۆڵەی ڕادا و کوشتی جا پێویستە وەزیر بیر و ڕای خۆی نەسەپێنێتە سەر پاشادا با پاشایی لا تون نەبێت و لێی هەڵنەگەڕێتەوە شەماس پرسی ئەی ئەبێ وەزیر چۆن بێت تاکو لای پاشا خۆشەویست بێ شازادەوتی پاراستنی سپاردە ئامۆژگاری کردن جێبەجێکردنی فەرمانەکانی پاشا شەمازوتی ئەی باشە ئەگەر پاشا زۆردار بوو ئەوە مامەڵەی وەزیر ئەبێت چۆن بێ هەرچی بکە پاشایی بۆ ناهێنرێتە سەر ڕێگای ڕاست گەر شوێن بیر و ڕایەکانی پاشایش بکەوێ ئەوە ئەبێتە دوژمنی گەلەکەی تۆڵی چی لاوەکە لە وەڵام داوتی ئەرکی سەرشانی وەزیر هەر کاتێک پاشا ڕاوێژی پێکرد ڕێگەی ڕاستی پیشاندا باسی خراپی بەکارهێنانی زۆرداری بۆ پاشا بکە باسی ڕقوقینی هاوڵاتیانی بۆ بکە شەماز پرسێ ئی هاوڵاتیان چ مافێکیان بەسەر پاشاوە هەیە شازادە وتی مافی هاوڵاتیان زۆرتر و گرانترە لە مافی پاشا بەسەر هاوڵاتیانەوە هاوڵاتیان مافیان زەوت بکرێ لەلایەن پاشاوە زیانی زۆرترە لەوەی مافی پاشا جێبەجێ نەبێ کاتێک پاشا لە ناوەچێ کە مافەکانی هاوڵاتیانی لەناو ببە گەر پاشایەک تاج و کورسەکەی پاشایەتی پەسەند کرد ئەبێت سێ ئەرک هەیە کە بەبێ کەم و زیاد جێبەجیان بکە پەرەی ئاین و پەرەی کۆمەڵایەتی و پەرەی ڕامیاری بدا تاکو و سەرپەرشتی ئەو سێ بکە بە پایەداری ئەمێنێتەوە شەماسی گەورە وەزیروتی ئەوانەی وتت لەبارەی مافی هاوڵاتیان بەسەر پاشا و مافی پاشایش بەسەر هاوڵاتیانەوە هەموویم بەدڵە و پەسەندمە ئێستا پێم بڵێ بۆ زمان پاراستن لە درۆکردن چی بکەین باشە چی بکەین بۆ ئەوەی جنێو فرۆش نەبین یان زۆر بڵێ نەبین شازادەوتی بۆ خۆی پێویستە مرۆڤ بە چاکە نەبێ ئەنگۆ هەڵنەهێنێتەوە قسەنەکە لەبارەی شتێکە قسەنەکە کە ئەوە ئیشی ئەو نییە خۆتی هەڵقورتێن نەبێت قسەهێن و قسەبەر نەبێت قسەی هیچ کەسێک نەباتەوە بۆ دژمنی ئەو کەسە ئەوەش بزانە قسە وەکو تیر وایە کە لە کەوان دەرچوو ناگەڕێتەوە باسی خەوشی کەسانی دیمەکە نهێنی خۆی شت لای هەموو کەسێک مەڵێ چونکە قسە کەوتە زارێ ئەکەوێتە شارێ شەماسی سەرۆک وەزیران پرسی ئەگەر ڕۆزی هەرزوو بەش بەش کرا بواە ئەبوایە کەس تەقەلای زۆرتری نەدایە هەڵپەی پارە پەیداکردنی نەبوایە تۆ ئەڵێ چی گوڵە خانوتی ئێمە بینی ومانە هەر کەس ڕۆزی لەلایەن پەروەردگارەوە بۆ دابین کراوە چارەنووسیشی دیاری کراوە بەڵام هەر ڕۆزیە ڕێو شوێنی خۆی هەیە ئەو کاری خۆی هەیە ئەوەی شوێن ڕۆزی خۆیەکەوێ ماندوش ئەبێ بەڵام کارەکەی هەر ئەک چونکە ئەوە بەرهەمی کاری ڕۆزیەتی خۆ لێ ڕوونە گەر ئەو کارە نەکا حەوایەوە و ماندوو نابێ کاربەرانیش دوو گریمانیان هەیە یان ئامانج ئەپێکن بە تەقللاکانیان یان ئامانج ناپێکن شەماسی سەرۆک وەزیران وتی باسی شوێن بژێوی کەوتنمان بۆ بکە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەوی نۆ سەد و سیانزە. چیرۆکی پرسیارکردنی شازادە لە شەمماس شەهرەزاد وتی دوای کەمێک بێدەنگی کۆتابوونی پرسیار و وەڵامیان ڕاگەیان شەماسی گەورە وەزیری و کۆمەڵی زانان هەستان و کڕنووشیان بۆ گوڵەخانی شازادە برد و زانیارییەکانی شازادەیان بەرز نرخان پاشایش گوڵەخانی کوڕی لە ئامێز گرت و سەری بە سنگەوە نووسان ئەم جا لەسەر تەختی شاهانە داینا پێیوت سوپاس بخوا کە چاوانی بەم کوڕە گەشتکردمەوە ئەم جا گوڵەخان ڕووی کردە وەزیر و وتی پرسیاری زۆرتان کرد و منیش وەڵامم دانەوە ئیدی ڕەنگە هەڵەشی تێدا بوو بێ ئێوەش پەسەندتان بووە بەڵام من پێویستم بە وەڵامێکە کە لە مێژە پێوەی ئەناڵێنم بە جۆرێک سرم لێ تێکچۆک و ئەو ئاوە بێگەردەم لێ هاتووە کە کرێتە دەفری ڕەشەوە زۆر ئارەزومە تۆ بۆم شی بکەیتەوە تاکو لای من شاراوە نەبێ شەماسی سەرۆک وەزیران وتی ئەی ئەو کەسەی زانایەن دانیان نابەزانایی تۆدا ئەزانم دوایشی کردنەوە هەر ئەو وەڵامە دەرەچێ کە خۆت بۆ داناوە گوڵەخان پرسی خوا لە بوون دروست بووە خوا هەر لە هیچ شت دێنێتە ئاراوە بەڵام ویستی خۆی بووە کە لە شتەوە شت دروست بکە ئەم جا شەمازوتی بەڵام دروستکردنی پێداویستیەکانی ژیان لە شتەوە هێناویەتی ئاراوە ئەگەر ئەتەوێت توانای پەروەردگارت بۆ دەرکەوێت ئەوە بیر لەو هەموو زیندەوەرانە بکەوە چۆن دروست بوون ئەم جازانی کە لە نەبوونەوە هێناوینیەتە بوون بەڵگەی شەو ڕۆژ کە بە دوای یەکدا دێن نیشانەی توانایی خویە کە نەک هەرتۆ بەڵکو هەموو زانایانی تووشی سەرسوڕمان کردووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار سەر کردە و سەردار شازادە بە شەماسی وت ئەیزانە تۆ بە توانستەکانی خەڵقێنەرت بە جۆرێک ناساندم کە کەس ناتوانێت نکۆڵی لێ بک بەڵام هەواڵی چۆنێتی خولقاندنیم بدەرێ شەماسی گەورە وەزیروتی خولقاندن بەهۆی وشەی خۆیەوە بووە ئەو وشەیەش پێشکەون واتە دەهر هەبووە کە بەهۆیەوە هەموو شتەکان هاتوونەتە بوون دیسانوتی کوڕی خۆم لە هەر زانایەک ئەم پرسیارە بکەی هەر ئەم وەڵامی منت ئەداتەوە مەگەر کەسانێک لە ڕێ دەرچوو بن وەڵامەکە بگۆڕن کاتێک پەروەردگار مرۆڤی ڕەوا خولقان پێویستی بە تۆبەکردن نەبوو چونکە مرۆڤەکە بەڕەوا خولقا بوو بەڵام لەو کاتەوەی بەناڕەوایی بارگاوی بوو بەهۆی لاوازی توانستی مرۆڤۆ بۆ لێک جیاکردنەوەی ڕەوا لە ناڕەوا بوو خوا تۆبەی بۆ دانا تاکو بەهۆیەوە لە ناڕەوابوون پاک بێتەوە خی پەروەردگار سزایشی بۆ دیاری کرد ئەگەر لەسەر ناڕەوایی سەرومڕ بوو گوڵەخان پرسی هەواڵی بەرەنگار بوونەوەی ناڕەوایی لەگەڵ ڕەوابوونی مرۆڤدام پێ بڵێ و هۆی چییە؟ شەهرەزاد گێڕایەوە شەماسی گەورە وەزیر وتی خواکە مرۆڤی لەسەر ڕەوابوون دروست کرد ڕەوابوون خۆشەویست بوو لە لای نەتۆ بەکردنی هەبوو نە سزایشی بۆ دانرا بوو تا ئەو دەمەی مرۆڤ نەفسی بۆ دروستکرا بەو شێوەیە تەواوەکەی مرۆڤ ڕەخسا بەڵام نەفسیش ئالوودەی ئارەزوو و چێژەکانی ژیانە لێرەوە لە مرۆڤدا تاریک و دزێوی ناڕەوا دێتە ئاراوە کە مرۆڤ گەشتە ئەم قۆناغی ژیانی ڕەوابوونی تێدا کاڵ بۆەوە هەر کەسێکیش ڕەوای لەلا کاڵ بێتەوە بە ناڕەواوە ئالوودە بێ گوڵەکان وتی واتە ئالوودە ئەبێ بە گوناه و سەرپێچی کردن شەمازوتی قسەکەت ڕاستە خی پەروەردگار بەندەکانی خۆی زۆر خۆشەوێ هەر بۆیە وای کردووە کە هەمیشە بەندەکانی پێویستیان پێی بێ نەفسی بەندەکانیش ڕایانەکێشێ بۆ بژێوی ژیانیان و ئالوودە ئەبن بە ناڕەوابوونەوە گوناهبار و ملهوڕە بن ئیدی سزا بۆ خۆیان دەستەبەرەکەن خی پەروەردگاریش چونکە مرۆڤی خۆشەوێ بۆیە تۆ بەکردنی بۆ هێنانە ئاراوە شازادەوتی ئێمە کەسانێک ئەبینین ئالوودەی ڕەوایە و خێر و چاکەکردن هەندێکیش بە پێچەوانەوە ئالوودەی ملهوڕی و تاوان و خراپەیە هۆی ئەم جیاوازیە چییە؟ شەماسی سەرۆک وەزیران وتی یەکەم لادان و سەرپێچی شەیتان کردی ئەویش کە باوکە ئادەمی بینی ڕەواپەرستە و سەرپێچی پەروەردگار ناکە حەسوودی پێبرد بۆیە پیلانی بۆ دانا لە ڕەوایی دورخستنەوە و هێنایە سەر ناڕەواییەکەی خۆی باوکە ئادەمیش کە چووە سەر ڕێی ناڕەوای شەیتان سزای پەروەردگاری دەستەبەر کرد کە پەروەردگار بۆی دەرکەوت ئادەم لاوازە و هەرزوو فریوی فری و دەرەخوا ڕێگای تۆبەکردنی خستەبەر تاکو و بە تۆبەکردن پشتی شەیتانی دژمنی پێ بشکێنێ و بگەڕێتەوە بۆ ڕێی ڕەوایی فەرمانی پێدا ڕێگای ڕەوابوون بگرێتە بەر و پشت بکاتە ملهوڕی و لە ڕێدەرچوون شازادە پرسێ و دوشتە چینێکێکیان خوا لە خۆی ڕازیەکات و بەم کاری خەڵاتی پەروەردگار دەستەبەرەکە ئەوی تریان خوا لە خۆی تووڕەکات و سزا و ئەشکەنجە بۆ خۆی مسۆگەرەکە شەماسی گەورەوە زیروتی ئەو دوانم بۆ دیاری بکە باسی کامیانت بۆ بکەم شازادە گوڵە خان وتی ئەو دوانە چاکە و خراپەن لە ڕەوان و گیانی مرۆڤدا هەن شەماز وتی چاک و خراپە ڕەوان و گیانی مرۆڤ پێکیهێنێت چاکەکان پەسەندی پەروەردگارە خراپەیش بۆیە بە خراپ ناسراوە چونکە لای پەروەردگار قێزەونە پێنج هەستەکەی مرۆڤش هۆیەکن بۆ هەستکردن بە نیعمەتەکان یان بە دۆزەخ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە ئەمجا لاوەکە وتی ئەوە چۆنە شەماز وتی چونکە زمانی بۆ قسەکردن دروست کردووە هەردوو باسکی بۆ کارکردن دروست کردووە دوو لاقی بۆ ڕۆشتن دروست کردووە چاوان بۆ ڕوانین و بینین دوو گوێیش بۆ بیستن هەریەکە لەمانە توانایەکیان پێدراوە فەرمانیشان پێدراوە کە کارکردنیان لەسەر پەسەندیدەکانی خوابێ شمازوتی ئەو دەمەی باوکە ئادەم تووشی ئەو کێشێ بوو لە بەهشدا کەوتە سەرزەوی نەوەکانیش کێشەگەلێکی زۆریان هاتۆتە ڕێ پەروەردگاریش ڕێنمایی کردوون بەوەی چەندین جار پێغەمبەرانی لە خۆیان بۆ نردون تاکو ڕێگەی ڕاستی ژیانیان پیشان بدەن و لە تاریکی دەریان بێن و بیان خەنە ڕووناکی فەرمان بە ئادەمی زاد کراوە چاکە کار بێت و خۆی لە خراپە بە دوور بگرێ هەر کەسێ سەرپێچی بکە هەردوو دنیا ئەدۆڕێنێ خوا چێژەکانی ژیانی پێبەخشیوین بەڵام ئەبێ سوودیان بە حەڵی لێبینین و هەر کارێکی باشمان هاتە دەست ئەوە لە یەزدانی مەزنەوەیە هەر کارێکی خراپیشمان هاتە ڕێ ئەوە بە دەستی خۆمان بووە نەخوا گوڵە خانوتی ئەوە تێگەشتین کە کارە باشەکانی ئادەمی زاد خوا بۆی ساساندووە کار خراپەکانیشی خۆی بۆ خۆی سازاندووە بەڵام سرم لەوە سوڕماوە نەوەکانی باوکە ئادەم بۆچی هێندە دنیا پرست و بەتەماعبوون خۆ لێیان ڕوون بووە کە هەر ئەمرن و سامانەکانیان لە پاشکۆیان بەجێ هێڵن شەماسی گەورە وەزیر وتی خراپترین کەسانێک گەوانن کە زیاتر و زیاتر ژیانیان بۆ سامان کۆکردنەوە تەرخانەکەن ئەو کەسانە ئەو دنیایان بیرەچێتەوە هەرچەندێک سامان کۆبکەنەوە لە ژیانیاندا بایی ئەو ترس و بیم و ناڕەحەتی و ئەشکەنجەی ئەو دنیا نییە ئەگەر ئادەمی زاد ئەو ڕاستیەی سەرە مەرگی بزانیای هەرگیز ئاوا خۆی ماندووی سامان کۆکردنەوە نەکرد بۆی دەرەکەوت بە سووترینیان ژیانی ئەو دنیاە گوڵەخان وتی ئەوە ئەو تاریکیشت بە چرای ژیریت بۆ ڕوون ناکردمەوە منت خستە سەر ڕاستە شقام و چرایەکتدا دەستم یەکێک لە زانە ئامادە بۆکان هەستاوتی لە ئێوە زۆر شت فێر بووم ئەمە وای لێکردم ئەم پرسیارەتان لێ بکەم سوودی بەهرەکانی دنیا چییە؟ شازادەوتی دروستی جەستە ڕۆزی حەڵاڵ مناڵی لەبار ئەم جا پرسی ئەو چوار شتە چییە کە هەموو زیندەوەران تیاندا چونیەکەن شازادەوتی زیندەوەران لە چوار حاڵتدا چونیەکەن خواردن و خواردنەوە نووسن و سەرمەرگ ئەم جازانە کە پرسی ئەی ئەو سێشتە چین کە کەس ناتوانێت ڕووی دزێویان جوان کات و لە ناشیرینیان کەم کاتەوە بۆ گەدەیانە ئەم جا شەماسی گەورە وەزیر وتی ئەی پاشای مەزن تۆ پاشای ئێمەیت بەڵام لێرە بە دواوە ئەم کوڕەت لە جێی خۆت دابنێ با مەملەکەت ببا بەڕێوە هەر لێودا پاشای باوکی گوڵەخان فەرمانی شاهانەی دەرکرد کە قسەکانی گوڵەخان بکەنە فەرمان و لە مەملەکەتدا جێبەجێ بکەن